بەرنامەیەکی ڕێکخراوی پیدیۆیە بە پاڵپشتی هەرێکە لە ڕێکخراوەکانی ئینتەرنیوز و سێرڤچ کە لە ڕادی دەنکە و پێشکەشتان دەکرێت ئەڵلقە ئەم ڕێ بەرنامەکەم تایبەت کردووە با لێکەوتە دەرونیەکانی کوشتنی ژنا لە ژێرناوی شەرەفدا جا لێکەوتی دەرونی لەسەر خێزان لەسەر ژنانی ناو کۆمەلگا و هەروەها لەسەر ئەو کەسانشی کە تاوانەکە ئەنجامدەن بۆی گفتوگە بکەم لەسرم بابەتە ئەمڕۆ میوانەکەم مەیبی محەممەدا توێژەری دەرونی کا لە ستودیو لەگەڵمدایە خاتمەوی بەخێر بێت زۆر سپاس بۆ ئامادەبوونت زۆر سپاس بۆ ئێوەش دەستان خۆش بێ بابەتێکی زۆر زۆر جوانە پێم جوانە منیشک و توێژەرێک بەشدارم دەست خۆش زۆر سپاس سەرەتا ئەمەوێت لەوە دەست پێ بکەم لە ڕوە دەرونیەکەوە بۆ نمونا لە ناو خێزانێکە کە ژنێک لە ناو ئەو خێزانە لەسەر قەزی شەرەفە کوژرە لە ژەر ناوی ناموسا ئەمە چ لێکەوتێکی بێ لەسەر ژنەکانی دیکە و ئەندامی و خێزان ئایا متمانیان نەمێنێت بۆ لە ڕووی بە پیاوانی خێزانەکەی خۆوان متمانە نامێنێ نەک هەر بۆ ئەو خێزانە بۆ ئەو گەڕەکە بۆ ئەو کۆمەلگایە بۆ ئەو مشتەماعە من وەکو بزانم لە مشتمەعی خۆمانە هەتا فترەیەکی زۆر زۆر کاریگەری دەرونی لەسەر ئەو کەسە ماوەتەوە ئێستاش خەڵک ئەزانم خوشتی کوژراوە بە مناڵی کوژراوە ئەم مناڵ بووە تا ئێسەکە ئەو کەسە لەگەڵێدا ئانیشی هەستەکەی دەموچاوێکی تری هەیە ڕەنگێکی تری هەیە متمانەی بەخۆی نیە حەتتا متمانەیەکی بەوە نیە کەسێک هەڵبجرێ بیخاتە ژیانی خۆی و یانی کە بینتی باوکی ئەو شتەی کردووە طبعا متمانە ناوە بە طبعا نەک متمانە هەر خۆی لە ناوبردنی کۆمەڵگایە کوشتنی ئافرەتان و کورد نەکوشتنی هەر بە عام کوشتنی مرۆڤایەتی ئەمجا ئافرەت بەڵێ زۆر باشە باست لەو کاریگەریە کرد کە لەسەر ئەندامەکانی خێزانەکەی مێنێتەوە بە کۆی گشتی بۆ ژنانی دیکەش بۆ نزیکانی ئەوان ژەمان لێکەوتەی هەیە من ئەمەی و پرسیارە بکەم لەسەر دەرونی بکوژەکان ئەو کەسی کە تاوانەکە ئەنجامەدا ئەمە ئێوە وەکو توێژەرانی دەرونی لە دادگاکانە ڕۆڵتان هەیە بۆی کە بچنەوەی کەسەکان ببینن قسەیان لەگەڵا بکەن و ئەوەی ژبینی بێتانیان بیست بێتانیان توێژنەوەی لەسەر کرابێ ئەو کەسانی کە ژنێکە کوژن دواتر چ لێکەوتێکی دەرونیە بێ لەسەریان خۆی با من ڕاستیەک بڵێم وەکو توێژەی دەرونی قسەم کردبێت ئێمە لە بەعام لە کوردستانە توێژەی دەرونی بە چاوێکی ترۆ سەیرەکرێ زۆر مافمان پێشێ دەکرێن نەک هەر لە دادگا لە هەموو شوێنەکانە ئیسە بتەوێ نەتەوێ توێژەی دەرونی کۆمەلگا پێویستێتی کۆمەڵگا زۆر پێویستی بە دەژووی دەروونیە بە سێرەکی نە لە مەکتب نە لە محکەمە نە لە سجنەکان نە لە هەموو شوێنەکانە پێگەکەی خۆی نییە خۆمەک و خۆم لە بڵێم لە کەسێک بوونە بڵێم ئایم ناسی و لە ڕووی تێکڵایەکی عالی ترام یەکمان هەبوو زۆر نا ناسرایەکمان هەبوو کچەکەی خۆی کوشت تا ئێستاکی باوکەکە نهاتەوە بۆ کەلار ئەم شارەی جێ هێشت و هەتا وای پێ هات ژیانێکی تەڵی دروست کردو نەیتوانی بەرداوام بێت و هەتا ئێستا شۆک من بیستی بێتم لە خزم و کەسوکاری و ئەو پیاوە هەر ئازار ئەچەشێ و پەشیمانی ئەچەشێ بەڵام ئیتر چی بکەین مشتەمەمان دواکەوتووە بێ ئەوی بپرسن ئەم کچە هیچ غڵەتێکی وای نەبووە تۆ لە خۆتۆ پەنابێتە بەرکوشتن و هەر بە قسەی خەڵک زیاتر ئێمە وڵاتی ئێمە لە قسەی خەڵکە ترسین هەومان بۆ خەڵک ئەژین بۆیە کوشتن و بڕین و هەموو هەموو لایەنگن توندوتیژی لە وڵاتمانە زۆرە تۆ ئەگەر تۆ ئەگەر تۆ خۆیەکی گەورە لەبان سەرمانوێ هەموو شتێک هەموو شتەکان ئەبینێ ئیتر بۆ گوێ قسەی خەڵک بدە من بزانم کچەکەم غەڵتەکەی ئەوەنە گەورە نەبووە تکڕگا قسەی کردو قەیچەکە ڕسمێکی بۆ نردووە چی با من باوکیم با من دایکیم با من برایم با من خوشکیم با من دراوسێکەیم هاوڕێکەیم بۆ ئەم شتە گەورە بکەمەوە شتەکە بچووکەکەمەوە پەرەشان بن بەر کوشتن هەزارەها خەڵکی عائلەی تێگەشتوو هەبوو کێشەی زۆر گەورەشیان بووە بینیشمانە زۆر کەسمان بینیمانە بەخوا شتی گەورە ڕوتیان کردووە لە ڕووی ناموسی شۆ بەڵام باڵودایکەکە تێگەیشت بوون هیچ لایەنێکی کوشتاری تیانە بوو بەڵام ئەو ئەو ئایلانی ئەو خێزانانی کە لە ڕووی تەندروستیەوە مناڵەکانیان پەروەدە نەکردە زیاتر ئەوە هۆکارەکەیتی بۆ کوشتن ئینا تۆ ئەگەر من خۆم بە چاوی خۆم بینیومە لە توێژینەوەکانا خوێندومەتەوە لە زۆر شوێنی ترا بیستومە لە مشتمەکی عشاریە ژیاوم زۆر باوکو دایکم بینیوە مناڵەکەیان گەورەترین کێشەی هەبووە کچ کچەکەشان چی کوڕەکەشیان بەڵام بە شێوەیەک پێشوازیان کردو لە مناڵەکەیان مناڵەکە یعنی نەک کاگە دەرونی هەر هیچ لەسەر نەما ئینسان کە هاتە ژیان و هەر تووشی غەڵەت ئەبێ، بەڵام تۆ نابێ یەکسەر پەراوێ دەبەی کەواتە خێزانەکانم بێ پشتیوان بن لە تەبعەن، کاتێکا کە تەبعەن مناڵەکەیان خێزان هەڵەیەکە یەکەم شت لە لە ژیانی مناڵ و کچ و پیا و هەموو هەموومانە خێزانە هەر خێزانە لەناومان ئەبا هەر خێزانە دروستمان ئەکات ئەتوو نازانم بەس لە هەنێک مشتەمەعمانە هەر هەبووە پیا و هەر کوێخا بووە و ئافرەت کەواتە سەرچاوەی ئەم کوشتنە بۆ بۆچی زۆر جارە بینین لەم کەیسانە لەناو خێزانەکانە ژنان ئەکوژرێن لە بابەتی کۆمەڵایەتە لەوەی کە کچێ خۆشەویستی کردبێ یان زینای کردبێ لە دەرەوەی پرۆسی ئەو سەرگیری پیا و ئەم بڕیارە ئەدا کە ئەم ژنە بکوژن ئەمە لە سەرچاوەکەی چی عنی چ هۆکارێکی دەرونی لە پشتەمەوەیە قسەی خەڵک و لایەنی دواکەوتنی عەقڵ ئاماژەم بۆ ئەم دوو قسە کردو دواکەوتنی عەقلی قسەی خەڵکیش زۆر جار ئێمە بۆ قسەی خەڵک ئەژین دواکەوتنی عقلیش ئەوە زۆر زۆر زەحمەتە ئەو کەسانە پێویستیانە بە بە هۆشیارکردنەوە ئستا ئێمە لای دەرونی ئێمە من خۆم توێژەرم مافێکی ئەوم نیە بڕم نەشتە گەخت نیمانە حکوشتی وەدابی نەکردین تا قسەکەین بۆ خەڵ خەڵک بۆ شەرکرد نێرە مەکتب هەیمانە لە ناوکرا نە لە هیچ شوێنێک بەڵام مەلاکان پێگەی خۆیان هەیە لە مزگەوتەکانە بە قسە بکەن با بڵێ ئەمە ئەمە دینی ئیسلامیش پێ خۆش نییە خۆی خۆی ئەمە خۆی بۆ خۆی کارەساتە خۆی بۆ خۆی ناوبردننی کۆمەلگایە تۆ ئافرەتێک لەبەرەوەی ڕستێکی لای کوڕێک بووە یا لەبەر ئەوەی خۆشەویستێکی کردو بکوژرێت چییە خۆ چ خڵتت نەکردووە پیاویش غەڵەت دەکا بەس تۆ نابێ هەر بەسەر ئافرەتە بیشێنین تۆ هۆکاری ئەو ئافرەتە کە ئەو شتەی کردو پیاوێک بووە. باست لە ڕۆڵی مەلاکان کرد و باسیشت لەوە کرد کە ئێوە پەراوێز خراون من ئەمەوێ بزانم تا چەند گرنگ کە ئێوە کو توێژەرانی دەرونەی لە ڕێکخراوەکانی ژنان یان ڕێکخراوەکانی کۆمەڵگەی مەدەنی یان لایەنە حکومەکان کە مەستا بە ڕێبەرایەتی گشتی بەرەنگاربوونەوەی تونتیژیمانەیە ڕۆڵ بە ئێوە بدا لە کاتێکا کە خێزانێک ڕوبەڕووی ئەم بارودۆخە ئەبێتەوە ئێوە قسە لەگەڵ کچەکان بکەن قسەک لەگەڵ ژنانی ناو ئەو خێزانە بکەن چکە باس لەوە کرد کە چ لێکەوتەیەکی دەرونی خراپی هەبێ لەسەری تا چەند ئەمە گرنگە و ئێوە هیچ کات پرۆژێکی لەم شێوێتان پێشکەش کردو بۆی ڕۆلی زیاترتان پێ بدرێت منۆک و بەڕێبەرایەتی تندوتیژی ژنان دەستخۆشیان لەکەم لە کۆمەڵی کارمەندی زۆر بەتوانە تەقدیمی ئەم ئافەتانەکەن کە تووشی هەنێ کێشە بوونە. وەکو توندوتیژی ژنان هیچ کێشەیەکم نییە یانی بڵێم ئەویان هەیە بەڵام ئێمە لە شوێنەکانی تر پێستمان بە توێژەر ئێمە لە مەکتتەبەکانە پێستمان بە توێژەر مەکتتەبەکان خۆت زین دروستکردنی مناڵە دروستکردنی ئافرەتە کوڕە تۆ مناڵەکە لەوێ من ئێس ئەگەر توێژەر لە مەکتتەبێکە ئەو کچە هەغاڵدەگی پێش باڵودایەکە ئەو ئافرەتە من سقی پێ ئەدەم قسەکەم بۆەکە من لێ شەکە بچووکەکەمەوە بەڵام لە مەکتتەبەکانە هیچ نییە هیچ سودێکی نییە کاتێک ئەڕاتە لای حکومەت و ئەتاتە دادگا و ئەڕاتە لە توندوتیژی ژنان، شتەکە لێ بووەتەوە، کوژراوە و ڕۆیشتووە، بەڵام تۆ ئەگەر لە مەکتەبەکانت پێشدار هەبێ، یانی شتەکە کەمتر ئەبێتەوە. تۆ مناڵەکە مناڵ ئیستا ئیستا من ڕەفیقم هەیە ئەڵێ کاتێ لەگەڵ ڕەفیقەکەمە دانیشم هەستەکەم ئاسوودەم هەموو خەمەکانی خۆیم بۆ باسەکەم بەس لەگەڵ دایک و باوکم لە ڕووم نایە تۆش ئەگەر بوویت پێشدار لە مەکتەبەکانە ئەتوانی لەگەڵ مناڵەکانە کۆنتاکت بکەی لەگەڵ قسەکانە کۆنتاکت بکەی بڵێ شتێکتان هەیە بە منی بڵێن کێشەیەک هەیە بچوکی شتێکی بچوک هەیە گەورەی مەکەنە بەخۆم بڵێن تۆ شتەکە لای خۆ بچوک ئەکەیتۆ حەلێ شەڕی باوک لە کەش بزانن حەلی ئەکەیتر ئەم کوشتن و کوشتاری ناوێت بەڵام لە وڵاتی ئێمە بەداخۆ مافی دەروناس و توێژەری کۆمەڵایەتی بە هەموو شێ پێشێل کراوە ئەسڵەن لە پەرۆدێشە هەر نییە هەر بەسمان ناکرێت کە ئەمە زەروی بۆ مەکتەبەکان بیر لە دەرەنجامەکەی بکاتەوە من هەر ئاماژەی بۆ ئەەکەمەوە چەند جاری تریش دوبارەی ئەەکەمەوە ئێمە هەنێ خێزانمان هەیە بە سەقەت مناڵەکانیان پەروەەردە ئەەکەن ئەجا مافی دەروونناسی و توێژەری کۆمەڵایەتی هەر نەک لە گەرمیانە بەعام لە کوردستانە مافمان نییە هیچ شتێک یانی هەزار ئافرەت بکوژرێ هەزار پیاو بکوژرێ دەروناسێک کارتێکی پێ نییە بڕاتە ئەو ماڵە بڵێت هۆکارەکەی چی بووە ئێستا من برازام لە لە وڵاتی ئەڵمانیا ئەژی یعنی ئەگەر ئێمە بینێ سەر ئەو قەنەعاتە وڵاتی ئێمە زۆر لە عینی لە شوێنی دەوڵەمەندتر لە زۆر ڕوو بابا سیاست نەکەین حەز ناکەم لە سیاست من لەگەڵی ئەویان نیم بەس کە هەموو سەرمانیان دەروناستێک هەیە بۆ ماڵەکەیان. هەموو سەرمایەک بزانم ئەم مناڵە چۆن پەروەردە ئەکرێ بزانم ئەم مناڵە خواردنەکەی چییە ژوورەکەی چۆنە ئێمە ئەومانیش ناوێ نامانێ بچنە ماڵەکان ئێمە ئەمان هەر کارتێکمان پێ بێت شوێنێکی خۆمانمان هەبێ بۆی کە بارین شتێک بوو لە شارەکەمانە بتوانین قسەیەک بکەین بەڵام من تۆ هەر شەهادەکەم پێهێن و ئەخوێنم و لە ماڵدانیشم هیچ سودێکی نیە بۆ من بەو شتەڵاگەشم سوودی نییە من ئەو گلەیەی شەکەم وڵا لە هەموو شوێنێک ئەو گلەیەم کردو بۆ نەک هەر بۆ بەس بۆ مافی بڵێم بە خۆم کە دەرناسیم تەواو کردو بۆ هەموو دەرناسەکانم قسە ئەکەم وەکو ماف مافمان نییە لە هیچ شوێنێک قسە بکەین لە هیچ شوێنێک ئەو تا من چەند تەخەڕوجم کردووە کەسێک جنسیەکم نییە بڵێم ئەمە هەویەکم نییە بڵێم ئەمە من ئەوەمە تەواو کردو بۆم هەیە قسە کۆنە سەرم خەزێ بەڵام هیچ بەداخۆ بەڵێ خاڵێکی دیکە شەیە ئەوەش زۆر جار ئەمە ئەوترێتەوە ترێ زۆر جارژنان ئەوەندە لە خێزانەکەتدا ئەبڕێن یانی زەبری دەرونیان تووشە بێت لە ڕووی دەرونیەوە قسەیان پێ وترێت و دواتر ئەمە سەر کێشێ بۆی ژنەکە خۆی پەنا بباتە بەرخۆ کوشتن ئەمە ڕاستە بەو شێوە لە ڕووی زانستی دەرونیەوە بەڵێ زۆر زۆر ڕاستە من ئەگەرۆکو توێژینەوەیەکیش نەم کردی بێت و لەم بوارە کەمتر ئیشم کردی بێت بەڵام چونکە لە مشتمەعی عشایرا ژیاوم بینی ومە بەچای خۆم بینیمە زۆر جار کچەکە غەڵەتێکشی کردووە ئەم منە لۆمەیان کردو ئەم منە لۆمەیان کردو خۆ خۆی کوشتووە زۆر جار کچەکە ئەوەنە قسەی ناشرینی پێکراوە ئەوەنە شکاندیانە دە ناو ڕەفیق و برا و خوشت و کەس و براژن و هەر مشتەڵعاتی خۆیان و کومەڵەکەی خۆیان وای پێ هاتووە پرای بۆ خۆکوشتن بردووە زۆر زۆرمان هەیە بەڵام چەندێک چەندێک لە ئەنتەرنێتەوە بڵاو ئەبێت و چەندێکش لە میدیاکانە بڵاو ئەبێت و دوو ئەوەنەمان هەیە کە داخراوە ئەی شارن و یاڵن کەس بزانێ هەمانە کەشمان هەیە دەمای دەستی خۆی ئەبڕێ هەمانە حەب ئەخوا زۆرمان هەیە بەڵامی تر فۆکسەکان لەسەر نیە زۆر باشە خات و مەوی منەمەوێ بزانم ئامۆژگاری تۆ چییە هەم بۆ خێزانەکان هەم بۆ کۆمەلگای کوردی کە لە بابەتی کوشتنی ژنانە بە تایبەتی لەبەرەوەی زۆرجارە بینین لە ناو خێزانەکانە ئەمە ڕوەدا ئامۆژگاری تۆ کوتێژەرێکی دەرونی بۆ ئەوان چیە بۆی پێشوەختە پێشەوەی بڕارێکی لەو شێوەیە بدەن بیر لە لێکەوتەکانی بکەنەوە. ئامۆژگاری من یەکەم جار بۆ باوکو دایکانە بۆ خێزانەکانە بۆ برایە بۆ خوشکە بۆ هاوڕێکانە کاتێک ئەبینیت مناڵەکەت ئەبینی کچەکەت کوڕەکەت ژنەکەت کێشەیەکی هەیە ینی بە شێوەیەک پێشوازی لێ مەگە کە بەشیمان بێتەوە یعنی بە شێوەیەک بڕۆرە پیریوە کەسەکە کە هەست نکات کە نقسی ئەم نقسەی کردووە لەبەرەوەی تر ئینسانە لایکم قسەیەکی هەڵێ گۆشت خوێنە هەرغاڵتەکات ئینسان کە هاتە ژیانەوە معارزە بۆ هەموو غەڵەتێک کەس بە خۆیان نەنازێ ئەو هەمومان ئاواین من ئامژگاریم ئەوەتانێ ینی یەکەم جا گوێیان لێ بگرن. ئەجا متمانیان پێ بدەن مافیان پێ بدەن خۆشەویستیان بدەن خاصن ئافرەت خۆشەویستی پێ نەدەی لەناو ئەچێت پەنا بۆ خۆشەتی دەرەوە ئەبات. خۆشمان دەێ خۆشی دەرەوە چۆنم لەم زمانی ئێستا تۆ ئافرەت ئەگەر لە ماڵە خۆشەویستی پێ بدەیت دڵنیات دەکەمەوە قەت لە دەرەوە پێویستی بە کەس نییە تۆ من ئەگەر لە ماڵە باوکەکەم و خوشکەکەم و براکەم و دایکم سقم پێ بکەن تێمە دەرەوە بۆ خۆم هەست بە ئاسوودەی یەکەم ئەوە هەومان ئەوە ئەزانین ئەم جادە ئەوە ئەو ژدانی کە خۆیان نەکوژن من لێراوە پێیان ناڵێم ینی ئەوانە شکیانی هەڵیان خۆیان بکوژن ینی تۆ کە خۆت ئەکوژی ینی حتا چەنەها چەند ساڵ دوای ئەوە تۆ لەسەر ئەو خێزانە دەکێک دروست ئەەکەیت ئەو خێزانە ئەگەر من یعنی بە چاوێکی جوان بیبینم بڵێم گشتمان هەر ئەمرین بەڵام ئەو ماڵە خۆیان ئەمرن ئەو پیاوە ئەو مناڵە ئەو دایک و باوکە هەتا ئەو ڕۆژی ئەمرن ئەی ئەو شتە لە دڵیان دەرناچێ هەموو کەسێکش کێشەی هەیە هاتە ژیانەوە من یعنی پێم باش نییە پراوێت بەرخۆ کوشتن ئەگەر حەز لە پیاوەکەت لەگەڵی ناگونجی خۆیگەن تەڵقیمانداناوە جوانترشی تەڵقیماندان خۆ جیابەرەوە ئەگەر ئەزانی کوڕێک هەڵشەت لێ ئەکا ڕسمی بڵاو بکەیت و ئەم شتانە تۆ هیچ پێویست ناگەن بەبراکەتیش بڵێ بڕۆ نای خۆت بگۆڕە و هزار هەشت دەکرێت بێ لای ڕفیقەکەت بێ لای کەسێک کەس قەی پێەکەی ئەگەس قەش پێراکەی بێرە شوێن بڵێم لای ئاسایش لای پۆلیس بڵای بکەرە بڵێ من شتێکی وام هەیە ماماڵە منتان ئەکوژرێن ئەین هزار هەشت حل بۆ لەو شێوە یعنی من بە چارەسەری نازانم من ئەو کەسانش کە خۆیان نەکوژن وتومە دائیمەن وتومە هەر ئەیشڵێم وتومە ئەو کەسانە لا لاوازیانە خۆیان ئەکوژن ئینسانی داواز خۆی ئەکوژێت لەبەرەوەی ئینسان کە هاتە ژیانۆ چی پیاو بێ چی ئافرەت بێ کێشەی هەر هەبێت کەتری کێشە نییە یعنی تۆ یعنی من وە ئەزانم ئەو کەسە لاوازە زۆر زۆر لاوازە لە لاوازی خۆیان توانای نییە بەرەنگاری ئەو قەزێ بێتەوە کەواتە تۆ ئامۆژگاری دەوەی ژنان بە بەهێزتر بن لەوەی کە هەیە بۆی بتوانن بە شێوازی دیکە کێشەکانیان چارەسەر بکەن پێشەوەی بگاتە حاڵەتی کوشتن چونکە تۆ ئافرەت خۆی ئافرەت زۆر زۆر جوانە زۆر ناسکە یعنی جوانترین شتکە خۆی گەورە پێی بەخشیەوە دایکایەتیە خوشکە زۆر شتە یعنی تۆ بۆچی پەنابیتە بەر ئەوەی کە خۆت بکوژی یعنی گوناح نییە ئەو دەموچاوە جوانە ئەو جسمە جوانە عنی بیسووتێنیت بەس بیان دینێک ناکەم چێن تاوان بارە بن بەڵام بەس بەس بۆ خودی خۆیان ئەڵێم ئەو پەڕی لاوازێتیانە بەڵێ زۆر سپاس بۆ تۆ خاتومەیبی محەممەد توێژەری دەرونی کە ئەمڕۆ لەگەڵمان بوویت. بەڵێ ئەزانم ئەوەی گوێبیستی بوون گفتوگۆی بەرنمەی ئەمڕۆمان بوو کە تێیدا باسی لێکەوتە دەرونیەکانی کوشتنی ژنانمان کرد لەسەر ناموس یاخود با بڵێن لەسەر شەرەف ئەو لە کەوتە دەرونیانی کە لەسەر خێزانەکە دروستێکە و هەروەها لەسەر ژنانی کۆمەلگە و هەروەها لەسەر ئەو تاکەشی کە تاوانەکە ئەنجامەدات. ئازانم لێرەدا گشتم با کۆتای بەرنامەی ئەمڕۆمان تا ئەلقۆ بەرنمەیەکی دیکەی کوشتنی ژنان لە ژێ ناوی شەرفتا دەگەڕێم وڵاتان بەخواتانە سپەرم و خواتان لەگەڵ.